ئەبو هرەیرە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە صلی اللە علیە وسلم دەفەرموێت، سورەتی تبارک کە سورەتێکە لە سورەتەکانی قورئان و بریتیە لە سی ئایەت، ئەم سورەتە تکا و شەفاعەت لە لای خودا دەکا بۆ هاوڕێکانی خۆی کە لەبەری دەکەن و هەمیشە دەیخوێنن هەتا خودا لەبەر خاتری ئەو لێیان خۆش دەبێ. وأعتدنا لهم عذاب السعير. بەڕاستی ئێمە ئاسمانی لە ئاسمانەکانی تر لە زەویەوە نزیکمان بە کۆمەڵێ چرا ڕازاندۆتەوە کە ئەستێرەکان و مانگ و ڕۆژن و ئەو ئەستێرانەمان کردووە بە هۆی ڕەجم کردن و دوورخستنەوەی شەیتانەکان و ئاگری دۆزەخیشمان ئامادە کردووە بۆیان. ئەوانیش ئەڵێن، بەرێ وەڵڵا، بەڕاستی پێغەمبەرمان هاتە سەر و لەم ڕۆژەی ترساندین، بەڵام ئێمە باوەڕمان پێ نەکرد و بە درۆزنمان دانا و وتمان، حاشا، خوا هیچ ئایەتێکی نەناردۆتە خوار، ئێوە ئەی ئەوانەی خۆتان بە فروستادەی خوا دائەنێن، لە گومڕاهییەکی گەورەدان. قسەی خۆتان بەنهێنی بکەن یا بەئاشکرای بکەن چۆنی ئەکەن بیکەن هەمووی لای خوایە کە خوا ئاگای لە هەرچی هەیە لە دڵی خەڵکا بێ. الا یعلم من خلق وهو اللطیف الخبیر. ئایا کەسێ ئەم خەڵکەی دروست کردبێ بە خەیاڵاتی دڵیان نازانێ کە زانستیشی ئەگاتە هەموو دەرو ناو نهێنی و ئاشکرای ئەم خەڵکە؟ فستعلمون من هو فی ضلال مبین. تۆ پێیان بڵێ، ئەوەی ڕەحممان پێ ئەکا و ڕزگارمان ئەکا خودای میهرەبانە و ئێمە ئیمانمان پێ هێناوە و پشتمان پێ بەستووە و لەمەو لایش ئێوە ئەزانن کێ لە گومڕاهییەکی ئاشکرادایە. ئیبن عەباس ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ ئەفەرموێت، پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێ فەرموویەتی، هەرکەسێ هەموو شەوێک سورەتی الملک بخوێنێ ئەو سورەتە لە گۆڕدا بەرگری لەو کەسە دەکات کە شەوانە خوێندوێتی. خولاسەی تەفسیری نامی. خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی محەممەد سەدیق المەنشاوی. خوێندنەوەی فەزائیل و شکۆی سووڕەتەکان، مامۆستا بەکر حەمە سدیق. خوێندنەوەی تەفسیر، فاتیح شێخ محەممەد شێخ سەمیع. مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.